بەڕێزان دیارە وەک عەرزم کردن نوێژ کۆڵەکەی گەورەی ئەم ئیسلامەیە وەخوای پەروەردگار جل لە جەلالوهو بۆیە فەرزی کردووە لەسەر ئینسان بۆ ئەوە نییە زەحمەتی بدا هەر بڕیارێک هەر بڕیارێک لە لای خواوە هاتبێ شتێکی واجب و فەرز کردبێ لەسەر ئادەمیزاد ئیلا مەسڵەحەت و خێرێکی دنیا و قیامەتی ئینسانی تایە ئینسان بزانێ یا نەزانێ زانای پایەبەرز عیزی کوڕی عەبدوسەلام خوای لێ ڕازی بێ ئەفەرمێ هەموو واجباتی دینی ئیسلام لەسەر بەندەکان بەرژەوەندی دنیا و قیامەتی مرۆڤەکانی تایە ئیبن قەیم خوای لێ ڕازی بێ ئەفەرموێ، بنەماکانی شەریعەت لەسەر حیکمەت دامەزراوە و بۆ بەرژەوەندی بەندەکان لە ژیان و دواڕۆژدا هاتوون، هەمووی دادپەروەرییە، ڕەحمەتی خوایە بۆ بەندەکان. نوێژ ڕۆشنایی چاوەکانە و ئاوی حەیاتە و چێژی ڕۆحە و دەرمانی دەردەکانە و ڕووناکی ڕێگای تاریک و سەختە، فەوتاندنیان سەرچاوەی هەموو نەهامەتییەکە و پاراستنیان دەرووی خێرە، ئەو نوێژە خوا فەرزی کردووە لەسەرمان لە قورئان و سوننەدا هۆکاری هاتنەدی زۆرێک لە سوود و بەرژەوەندییەکانی دنیا و قیامەتمانن. ئەگەر بە چاوێکی ورد و بە ویژدانەوە ورد بینەوە لە نوێژ و ئەحکامەکانی بۆمان دەرەکەوێ کە یەکەم هێنانەدی تەندروستی نەفس و بەختیاری مرۆڤە لەم ڕوانەوە وە هەروەها ئەفەرمێ وما امرو الا لیعبدوا اللە مخلیصین له الدین خوای پەروەردگار ئەمری کردووە بە خەڵک کەوا تەنها ئەڵڵا بپەرستن و دینیان پاک بێ بۆ خوا مەناسکی حەجم، قوربانی و حەیوان سەربڕینم، ژیانم، مردنم هەمووی بۆ خوایە. هاوبەشی بۆ دانانێم. کاتێ ئاوا بووم بڕیارەدەم من یەکێکم لە ئیمانداران، یەکێکم لە بەندەکانی خوا. بەڕێزان ئینسانی نوێژگەر ئەبێ بە معامەلە و هەڵسوکەوتی خەڵک بانگ بکا بۆ نوێژ و بۆ مزگەوت ئەبێ معامەلەمان کە لە مزگەو ئەڕۆینە دەرەوە ئەوەنە دروست بێ ئەوەنە باش بێ ئەوەنە جوان بێ نوێژنەکەرەکان سەرنجیان ڕابکێشین بڵێ تۆ بۆ وایت تۆش بڵێ ئاخر من نوێژەکەم چۆن ئەتوانم فێڵ لە تۆ بکەم؟ چۆن ئەتوانم دەستی تۆ ببڕم؟ چۆن ئەتوانم حەرام بخۆم؟ چۆن ئەتوانم سەیری نامووست بکەم؟ من کە نوێژگەرم بەرهەمی نوێژەکەمە نایەڵێ غەدر لە تۆ بکەم تۆ کەوات کرد ئەویش ئیمڕۆ نابەیانی خەبەری ئەبێتەوە و ئەبێ بە یەکێ لە نوێشخوێنەکان تۆ بەشداری لە خێرەکانیا بێ ئەوەی لە خێرەکەی خۆی هیچ کەم بێتەوە دووهەم، لە دەقەکانی قورئان و فەرمایشتەکانی ڕەسووڵڵاوە صلی اللە علیە وسلم بۆمان دەردەکەوێت کە، یەک، ڕاستترینی خەڵک و تەندروستترین مرۆڤ و دادپەروەرترینیان و بەختەوەرترینیان ئەوانەن کە پارێزکارن یانی ئەهلی تەقوان، و چاکەکارن یانی ساڵحن، و خێرخوازن یانی بەخشندەن. دەی بەچی ئەمانەیەتە دی من عمل صالحا من ذکر او انثی وهو مؤمن ئەوەی کاری چاکە ئەنجام با نێر بێت یا مێ بێ بە مەرجی ئیمان بە مەرجی ئیمان عەمەلی ساڵح لای خوا بە عەمەلیێ بۆ دنیا کابرا ئیمانی نەبێ کاری چاکە بکا ڕێگا قیرتاو بکا پرد دروست کا بیر لێ با وڵات ئاوەدان کاتەوە بۆ دنیا باشە بەرەمەکەی لە دنیا چنێتەوە بەڵام بۆ قیامەت ئەگەر کەسێ بەتەما بێ کارێکی کرد خوا پاداشتی باتەوە وە هەروەها لە قیامەتیشا ولنجزینهم اجرهم بأحسن ما کانوا یعملون باشترین پاداشتی ئەدەمەوە. دوو، باشترین ڕێگا بۆ ساڵح بوون و بەدەستهێنانی تەقوا پابەند بوونە بە نوێژەکانەوە، ئەنجام دانیانە بە ڕێکوپێکی لە کاتی خۆیانا بەبێ کەموکورتی. نیشانەی ئیمان نوێژە ئیسە تۆ نازانی کەسێک وتوێتی اشهد ان لا اله الا الله و اشهد ان محمد رسول الله نازانی نازانی کەسێ بە ڕۆژووە یا بە ڕۆژوو نییە نازانی کەسێ زەکاتی داوە یا نەیداوە بەڵام ئەزانی کەسێک مسلمانە بەوەی کە نوێژەکە بەڵام نوێژ شعارە، دروشمە، عەلامەتە، اذا رایتم الرجل یعتاد المسجد، کەسێکتان بینی هاتوچۆی مزگەوتی ئەکر، فاشهدوا له بالایمان، شایەتی ئیمانی بۆ بدەن. بە گاڵتە نییە. جارێکی تر عەرزم کردن ئەزانن لە کوێ قەدری نوێژەکانتان ئەزانن لە کاتێکا کەسێ ئەمرێ مقۆمقۆیە دروسە بێ پەنا بەخوا تا ئیسا سوژدەی بۆ خوا نەبردووە ئاوا یەکێک ئاوا ئەڵێ هەتا ئێستا سوجدەی بۆ خوا نەبردووە جا مامۆسای داماو ئەکەوێتە خۆدزینەوە نوێژی لەسەر بکە یا لەسەری نەکە لە تازیەکە یا بڵێ خوا عفویکا یا خوا عفوی نەکا یەک ڕکات نوێژی بۆ خوا نەکردبێ بەتەمایە من نوێژی لەسەر بکەم بڵێم خەڵکی هەر کەس چل کەس نوێژی لەسەر بکە خوا عفویەکە بەخوا چل سەحابە زینو کەیتۆ بەخوا چل پێغەمەر زینو بکەیتۆ بەخوا چل پێغەمەر زینو بێتۆ لەسەر نوێژنەکەر و بێدینێ نوێش بکەن بەخواخوا لی خۆش نابێت خوا لێی خۆش نابێ خەیاڵی خاوە ئەزانی قەدری نوێش لە کوا دەرەکەوێ پێغەمەری خوا فەرمێ ئەوانەی لە دنیا بە نوێژ بەبێ نوێژ مردوون پەیوەندیان نەبووە لەگەڵ مزگەوت لە قیامەتا گەورەترین ئاواتی ئەزانی چییە؟ بێتەوە دوورکات لەو نوێژانەی ئێوە بکە کە خۆتان بەکەم سەیری ئەکەن ئەڵێی دوورکات نوێژی سوکەڵەم کرد ئەها ڕکوعەکەی تەواو ناکەی سجودەکەی تەواو ناکەی لە الحمدا تحیاتە خوێنی لە تحیاتە الحمدە خوێنی هەزار و یەک معاملەیەکەی هەر خۆت نوێژەکەی خۆتی بەدڵ نییە پێغەمبەری خوا فەرمێ ئاو دوورکاتە نوێژەی بەلای ئێوە سوکە گەورەترین ئاواتی ئەوەیە بێتۆ لە دنیا دوورکات لەو نوێژەی تۆ بکاو ولذکر اللە اکبر ذیکری خوا بکەن چونکە زۆر گەورەیە والله یعلم ما تصنعون خوا ئەزانێ ئێوە چی ئەکەن و کردەوە و سنعەتی ئێوە چییە سێیەم ئەم ژیانی دنیاە پڕیەتی لە خەم و پەژارە و ڕووداوی ناخۆش ئەگەر یەک کەس تاقەتی بێ گوێی بۆ بگری لە پاڵتا دانیشێ سکی خۆی و بۆ بکاتۆ خەریکە مێشتە تەقێ ئەمەەی پێیە باسی لاشەی بۆکە هزار کونی تایە باسی ژنەکەی بۆکە باسی مناڵەکانی بۆکە باسی دراوسەکانی بۆکە باسی حکوومەتی بۆکە باسی بێموچەوی بێ بازاری بۆکە باسی بێبارانی ئەمساڵی بۆکە باسی ئەکا ئەیکا ئیتر کاکە یەک دنیا جەنجاڵ و لە هەڵە ڕێژێ غەم و پەژارە هەموومان واینە یەکی یەکی شاڵینە یەکمان پێیە ئەگەر کەسێ بێ گوێمان لێ بگرێ و سکی خۆیمان بۆ بکاتەوە هەڵی ڕێژێ مەراق داخ، زووخاو، ئەم دنیا پڕیەتی خەم و پەژارە و ڕووداوی ناخۆش، بۆیە پێویستە مرۆڤ بۆ دەرچوون و ڕزگاربوون لەم خەم و پەژارە و موسیبەتانە پەنایەکی هەبێت پەنای پێ ببا ڕازی دڵی خۆی لا باس کا، دیارە بێگومان مرۆڤی موسڵمانیش شکات و دڵتەنگی خۆی تەنها بە خوا دەگەیەنێت و داوای پشتیوانی لە ئەو دەکا. وە قورئان بۆمان باس دەکا حەزرەتی یەعقوب باوکی یوسف و براکانی کاتێ کوڕەکانی لێ ون دەکەن یوسفی لێ دەشارنەوە گورگانە خواردی دەکەن بنیامینیش هەر بەو دەردە لێی گم دەبێت هەموو ڕۆژێ ئەگری و دەست بەرز دەکاتەوە و بە چای و بە فرمێسکەوە کوڕەکان ئەڵێن باوکە نەبڕایەوە ئەم یوسف یوسفە چی بوو؟ ئەویش ئەڵێ ئینەما ئەشکو بەفی وە حوزنی ئیلە اللە دەرۆڵە وازم لێ بێنن من شکاتی خۆم لای خوا ئەکەم خەم و مەراقی خۆم بۆ لای خوا هەڵە ڕێژم بەڵکو بێ بەهاناو هاوارمەوە واعلم من اللە ما لا تعلمون ئەوەی من ئەیزانم ڕۆڵە ئێوە نایزانن چەند مهمە ئینسان شکاتی خۆی لەلای خوا بکا خەم و پەژارەی خۆی بداتە بارەگای خوا و داوای فەڕح و فەڕەج و خۆشی لێ بکا وتی ڕازیش نابن گلێی و مەراخ و ناسۆریەکانم بگەێنمە لای خوا جا لە کاتی نوێژ و لە ناو نوێژدا و بە تایبەتی لە کاتی سوچدەبردنا کە زۆر بچکۆلە ئەبینەوە کە سەرە نەیتە سەر عەرز گرمۆڵە ئەبی زۆر بچکۆلەی ئەو لوتە پێلێن لوت بەرزی ئەینەیتە سەر عەرز بۆ خوا ناوچاوان ئەنەیتە سەر عەرز بۆ خوا زۆر بچکۆلە ئەبینەوە لەو کاتا ئینسان زۆر نزیکە لە خوا ئەقرب ما يكون العبد من ربه وهو ساجد فاكثروا الدعاء نزیکترین کات نزیکی مەسافە نیە مەترو کیلۆمەتر نزیکترین کات بەندە لە خواوە ئەو کاتەیە سەری لە سوجدایە زۆر دوعا بکەن زۆر لە خوا بپارڕێنەوە داوا بکەن کە خوای گەورە ڕەحمتان پێ بکا لێتان خۆش بێ نوێش خەمڕەوێنە نوێش کوورەی دەمەزەتکردنەوەی ئیمانە نوێش دەستگیری لە بنەهاتووی کاتی بەڵاو مسیبەتە ئەگەر لەگەڵ سەبر و ئارام گرتن ئامێتەیان بکەیت قەڵاو سەنگەری شکست خواردنی شەیتان و سەربازەکانیەتی، خوای گەورە دەفەرمێ، واستعینوا بالصبر والصلاة خۆتان بەهێز بکەن کۆمەک وەربگرن بە دوو شت بالصبر بە ئارام گرتن والصلاة بە نوێژ کردن لە کاتی موسیبەتا ئەی بەڕێز کە مقەدەرێکی لێ قۆمێ لە ماڵت یا لە مناڵەکانت لە لەشت یا لە سەروەت و سامانت خوا دوو دەرمانی بۆ نووسیوی وەستەعین و بسەبری وەسەلات ئارام بگرە دان بە خۆتا بگرە حەوسەڵەت هەبێ سەبرت هەبێ لەگەڵ ئەوە نوێش بکە ئامۆزای پێغەمبەرە صلی اللە علیە وسلم جارێکیان لە سەفەر بوو سواری حشترێک بوو وڵاخێک بڕیا ئەڕۆشت پیاوێک هات قسەیەکی بۆ کرد وتی قسەمی برات مردووە براکی هەیە بۆ قسمی کوڕی عباس کە زۆری خۆشویستووە وتی براکەت مردووە بە ئیبن عەباس ئیبن عەباس وتی ئینا للە وئینا ئیلیه ڕاجعون ئەمە دەرمانی یەکەم دووەم وردە وردە وڵاخکەی بردە کەناری جادە وڵاخکەی خەوان حشتر ئەوەیە کەوا پخیلەیەکەی وردە وردە چۆک داداوەکو سەفینە ئەنیشێتەوە کابرەدا ئابزێتە خوارەوە ئینا لیلا و ئینا ئیلەیهی ڕاجعون جاری وایە بەڕێزێک موسیبەتێکی لێ قۆمێ دە جار پێ ڵێ کاکە بڵێ ئینا لیلا و ئینا ئیلەیهی ڕاجعون مامۆستا گیان بە قوربانت بم پشتم شکاوە ماڵم کاول بوو کورە برا ئەزانم ئەی خۆ من شێت نەبم ئەی دوێنێ بۆ ناتم بڵێم ئینا لیلا و ئینا ئیلەیهی ڕاجعون کورە من ئەزانم چی لێ قۆمە دە تۆ بڵێ بڵێ ئینا لیلا و ئینا ئیلەیهی ڕاجعون هەر سبحان الله کەوت وەکو منجەڵی بوخار نییە اذا مسه الشر جزوعا کە تووشی زەرەر بوو تووشی ئێش و ئازار بوو هاواری لێ بەرز دەبێتەوە ماوەی لەمەوە پێش لەم پەنجەمە چەقۆ بڕی هەر کەسێکم پێگەی حەزەکەم پیشانی بم بنوارە چەندێکی بڕیوە بە ذاتی خوا هەر کەسێکم پێگەی هەتا پیاوتی ئەرێ چێ مامۆستا پیشانی هەموو مانودا ئەی بیت ڕۆژ نابێ ئاساریشی نەما یەعنی دەی ئەگەر ئەگەر هاتوو بیست وەرەقە خەڵاتی بۆ بێ بە چوار کەس ئەڵێی وەڵا ئەوەم بۆ هاتووە؟ ئەی ئەگەر قازانج بکەی لە بازاڕ لە دووکان لە عەلوەکە لە مەعاشەکە بە کەس ئەڵێی نا اذا مسه الخیر منوعا بەس وەختێ خەیر ڕووتەیەکە مەنعیەکەی کپیەکەی تۆ نالی کەس کەس بزانێ با کەس نەزانێ ڕۆڵە بێدەنگ بە ئەبوو هورەیرە خوای لێ ڕازی بێ ئەفەرمێ کەڵکێکی تری نوێش ئەفەرمێ پێغەمەری خوا فەرمووی هەر کەسێ لە ئێوە کە ئەخەوێ ئەم دوعایەکە سێ جار سێ گرێ لێ ئەدا و ئەچپێنێ بە گوێچکە تاو ئەم دوعایە بۆ ئەکا بەڵام دەرمانەکەی چییە فإن استيقظ ئەگەر خەبەری بوویەوە ئەو ئینسانە فذكر الله خەبەری بوویەوە تۆ مردووی زینوبی تۆ بێ بڵێ الحمد لله زیکری خواو کرد اشهد ان لا اله الا الله اشهد ان محمد رسول الله اللهم صل على محمد وعلى اما ذکری خوایە ئەگرێ لە گرێکان ئەکرێتەوە تەواو ئەو یەکێکیان بەتاڵ بوویەوە ئەڵێ ئەگەر چوو دەست نوێژی گرت وین فین تەوەضع ان حلت عقدەتون ئەگەر چوو دەست نوێژی گرت گرەی دووەمیان ئەکرێتەوە ئەڵێی ئیمشەو گێرەی یەسری کردووە خۆشی نیە بەخۆیوە باوێش کەیە ئەڵێ وەرە نانەکە و بخۆ ناتوانێ ئەڵێ بڕۆ دوکانەکە بکەرەوە ناتوانێ ئەڵێ بڕۆ بۆ مەکتەبەکە و ناتوانێ کەسلان کەسلان لە حەدیسێکی تر هەیە ئەڵێ فلانە کەس خەبەری نەبوویەوە پێغەمەری خوا فەرمیۆ شێتان میزی کردوێتە گوێچکەی هەر ئاحد ڕیواتەکە وایە با لە شەیتان و فی ئوزنی با شەیتان میز نەکاتە گوێچکەمان، با ئاگامان لە خۆمان بێ، گرنگی بەین بە نوێژەکانمان، ئەگەر گرنگیمان دا بە نوێژەکانمان، خوای پەروەردگار بەقەدەر ئەوەی ئێمە گەورەیی نوێژ و موهیمی نوێژمان لەلایە، ئەوەنە لەلای خوا ڕێز و حورمەت پەیا ئەکەین، دنیامان خۆش ئەبێ، ئیتر باسی ئەجری قیامەت ئەوە هەر ناکرێ لەسەر نوێژەکان چەنێکە. دەربارەی ساڵیادی. بۆمباران و ناپاڵم بارانی هەڵەبجە لە بیست و شەش ی چواری حەفتا و چوار بە ئێوەی بەڕێز ئەڵێم ئەم شارە لە سەرەتای ئاوەدان بوونەوەیەوە دەیان نەهامەتی ڕووی تێکردووە دەیان ستەمکار و دوژمن بەختی خۆیان تیا تاقی کردووەتەوە بە کۆمەڵکوژی شەست و سێ ناپاڵم بارانی حەفتا و چوار، زیندەبەچاڵکردنی هەشتا و حەوت، کیمیابارانکردنی هەشتا و هەشت، کۆڕەوی نەوەد و یەک، شەڕی نەگریسی ناوخۆی نێوان لایەنە چەکدارەکان کە زۆربەی لەم شارەدا حیسابیان ڕاستکردووەتەوە و کۆتایی پێهاتووە، بەڵام هەڵەبجە و دانیشتووانەکەی جار لە دوای جار قۆڵی هیممەت و مەردایەتییان لێ هەڵکردووە و لە جاران جوانتر ئاوەدانیان کردووەتەوە، ئەوانەش بار و سەربار بوون بەسەر هەڵەبجە و هەڵەبجەییەکانەوە، بەردێکیان نەخستۆتە سەر بەرد بۆ هەڵەبجەییەکان و بۆ هەڵەبجە، بگرە زۆر جار پاداشتی هەرچی میوانداری و پیاوەتی هەیە بە تەشەر و توانج و کوشتنی ڕۆڵەکانی و ئابڵوقەی ئابووری خستنە سەری و جۆرێکی تر قەتڵوعامیان کردووین. حکوومەتە ملوڕەکانی عێراق دەیان جار ئەم شارەیان خەڵتانی خوێن کردووە بێ ئەوەی هیچ قەرەبوویەکی مادی یا مەعنەوی دانیشتوانەکەی بکەنەوە. ئامادەن بە سەدان ملیار دۆلار قەرزی کوەیت و ئێران ببژێرن، بەڵام هەموو ئەو کارەساتانەی هەڵەبجە و گەرمیان و هەورامان و ناپاڵم باران و ئەنفال و ئەوانە پاڵنەر نەبوون تا میراتگرانی حکوومەتەکانی بەغدا داوای لێبوردن لەم گەلە بکەن و قەرەبووی مافەکانیان بکەنەوە شار و شارۆچکەکان ئاوەدان بکەنەوە ئەزانن هۆی چییە؟ هۆکاری گەورەی خۆمان نین، پەرتەوازەین، خۆخۆرین، خەڵکپەرستین، زوو شتمان لە بیرەچێتەوە، بۆیە وامان بەسەر دێ، بۆیە وامان لێ ئەکەن. خوای پەروەردگار لە شەهیدانمان خۆش ببێ و نەخۆش و برینداران شیفا بدا، مردووەکانمان عەفوو بکا، زینووەکانمان عاقیبەت خێر بکا، خوایە هەر کەس داوای دوعای خێری لێ کردووین ئەگەر نەخۆشە شیفای بدەی، ئەگەر بێ هاوسەرە هاوسەری باشی بدەیتێ، ئەگەر بێ مناڵە مناڵی ساڵحی بەیتێ، ئەگەر قەرزارە قەرزاریەکەی لە کۆڵ کەیتەوە، بێ ماڵ و حاڵە بە خاوەن ماڵی کەی، خوایە داوات لێ ئەکەین